بانگهێشتکردنی ومەتەکەی بەرەو ئەمنیەت. سەرداری پێغەمبەران عەلەیهی سەڵاتی وەسەلام لە نێو کەشێکی پڕ دڵنیایی و ئەمنیەتدا پارێزگاری لەو پەیامانە دەکرد کە لە پەروەردیگارەوە بۆی دەهاتن ئەم بازنەیەشی هێندە فراوان گرتبوو هەموو بوونەوەرانی تێدا جێ دەبەوە لە هەمان کاتدا ئەم پێغەمبەرە نازدارە عليهەی سەلاتی وەسەلام بانگی ومەتەکەیشی دەکرد تا هەمان ئاکار بکەنە سەرمەشقی ژیانیان و ئەمنیەت ببێتە پارچەیەکی دانەبراوی ژیانی کۆمەڵایەتیان ئەستەم بوو لە پاڵیدا بچووکترین جۆری خیانەت یان غەیبەت بکرێت لەوەها حاڵەتێکیشدا ڕاستەوخۆ بەرامبەرەکەی ئاگدار دەکردەوە و ڕێی نەدەدا تۆز و گەردی غەیبەت لە ڕۆحی بنیشێت. جارێکیان دایکی ئیمانداران، حەزرەتی عائیشە ڕەزای خوای لێ بێ، لە ئاست دیمەنێکدا وتی، چمکەی کراسی ئەو ئافرەتە چەندە درێژە! پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بە بیستنی ئەم قسەیە، یەکسەر دایکە عائیشەمانی ئاگەدار کردەوە و فەرمووی، ئەی عائیشە! غەیبەتی ئەو ئافرەتەت کرد و لە گۆشتەکەیت خوارد. لە بۆنەیەکی تردا بە هەمان شێوە ئەو هاوەڵەی ئاگەدار کردەوە کە قسەی بە ماعیز وت. پەروەردگارە پەنات پێ دەگرم لە برسێتی چونکە بەڕاستی هاوڕێیەکی خراپە پەناشت پێ دەگرم لە خیانەت چونکە بەڕاستی هاودەمێکی بەدکارە بەڵێ پاراستنی ئەمانەت چەندە گرنگ بێ دوورگیریش لە خیانەت ئەوەندە گرنگە لە ڕاستیدا هەر یەکێکیان داخوازی ئەوی تریانە ئەم دەربڕینە داچڵەکێنەرەی کە ئێساش دەیخوێنینەوە بۆ هەر خیانەتکارێک ئاڵایەک بەرز دەکاتەوە و دەوترێت، ئەمە ناپاکیەکەی فڵانی کوڕی فیسارە. پێغەمبەری سەروەرمان عەلەیهی سەڵاتی وەسەلام دارای ڕۆحێکی ئەوتۆ بوو کە بەڕووی هەموو خراپە و چەوتێکدا داخراو و سەرمۆرکراو بوو، لە بەرامبەریشدا بەڕووی بچوکترین چاکەدا، تەنانەت ئەوانەیش کە بە لاوەکی دادەنرێن، دەروازەکانی ناخی خستبووە سەر پشت و هەموو هەستان و دانیشتنێکی تەژی بوو لە هەستی چاکەخوازی. تەواوی ژیانی موبارەکی لە نێو کەشتی دڵنیایی و متمانەدا بەسەر برد جا بۆیە مرۆڤایەتیش متمانەی پێکرد و پشتی پێبەست ئەو بەدبختانەشی پشتیان تێکرد هەڵخەڵەتان و هەر لە ڕێدا پەچیان کەوت بەڵام ئەو بە وێنەی فریشتەی پارێزەر هەمیشە لە خەمی ئومەتەکەیدا بوو ئەوەتا هەرچێ هەر کاتێ لە هەر هەل و مەرجێکدا لە دەرگای ئەو سەروەرەی دابێ هەموو جارێک دەنجی لە بەیکەی لێوە بیستووە هەروەک چۆن حەزرەت مرۆڤێکی متمانە پێکراو بوو، خۆیشی هەر بەو جۆرە متمانەی ڕەهای بەخوای گەورە هەبوو، لە هەموو جوڵەیەکیدا پشتی پێ دەبەست. متمانە و تەوەککول بریتییە لە عروج و بڵندبوونەوەی ئەمانەت لە پێغەمبەرەوە بۆ خوای گەورە. نازڵبوونی ئەمانەتیش لەلایەن خوای گەورەوە لەسەر شێوەی ئەمنیەت و دڵنیایی لە پێغەمبەری خوادا ڕەنگی دەدایەوە، جا بە یەکگرتنی کۆتاییەکانی ئەم دوو کەوانەیە متمانە و دڵنیایی هەمەکی و سەرتاسەری بەرپا دەبوو. سەرجەم پێغەمبەران علیه سەڵاتی وەسەلام بەم خەسڵەتە تەوەکول و متمانە بە پەروەردیگار سەرفراز کراون ئەمەش خۆی لە خۆیدا یەکێکە لە تایبەتمەندیە دانەبراوەکانی ئەو کەسایەتە ناوازانە قورآانی پیرۆز لەم ئاەتانەی خوارەوە ئاماژە بۆ ئەم ڕاستیە دەکات و دەفەرموێ ئەی پێغەمبەر پوختەی بەسەرهات و هەواڵی نوحیان بەسەردا بخوێنەوە کاتێک بە قەومەکەی خۆی وت ئەی قەومەکەم ئەگەر ئێوە سەغڵەتن بە مانەوەی من لە ناوتاندا و یادخستنەوەی ئاەتەکانی خۆتان لاگرانە ئەوە بزانن کە من تەنها پشتم بەو بەستووە و متمانەم هەر بەوە دەسا خۆتان و بتەکانتان و هاوبیر و باوەڕەکانتان بکەونە خۆ و ڕای خۆتان کۆبکەنەوە نەبادا لە دواییدا گرێیەکتان لە دڵدا دروست ببێ، ئینجا ئەو بڕیارەی داوتانە جێبەجێی بکەن، هیچ باکم پێتان نییە، هیچ ماوەشم مەدەنێ. حەزرەتی نوح علیە السلام متمانە و تەوەککولی تەواوی بە خوای گەورە هەبوو، هەر بۆیە لە رووی تێکڕای گرۆی بێباوەڕاندا دەوەستایەوە و بوێرانە دەیفەرموو، ئەگەر مانەوەم هەڵوێست و پێگەکەم و گەیاندنی فەرمانەکانی پەروەردیگارتان بەلاوە قورسە و پێتان قبوڵ ناکرێ ئەوا مەوەستن چیتان لە دەست دێ بیکەن وا منیش پەنام بردە بەرخوا و پشتم بەو بەست ئیتر ئەوە من و ئەوەش ئێوە ئێوە بەخۆتان و ئاپۆرەی دەورتانەوە منیش بەس خۆم بەڵام دڵنیابن کە خوای گەورە لە بەرامبەر ئێوەدا زایەم ناکات جا ئێستا کۆببنەوە و بکەونە ڕاوێژ و پلانی جۆراوجۆر لە دژم دابڕێژن کاتێک بەم کارە شەڵ دەستن گشت یاریدەدەر و هاوبەش و ئەوانەشی کە بە دەنگتانەوە دێن بانگ بکەن و لە دەوری خۆتان کۆیان بکەنەوە ئەمە بکەن نەبادا دواتر لە ناختاندا گرەیەک دروست ببێت و بڵێن خۆزگە فلانە شتیشمان بکردە چیتان بە خەیاڵدا دێ و لە تواناتاندا هەیە بیکەن، ئەمە منم، هەر چی لە ئێوەوە دێ با بێ. کاتێک حەزرەتی نوح علیە سلام ئەم فەرمایشتانەی دەفەرموو، لەو پەڕی تەوەکول و متمانەدا بوو بە پەروەردگاری، دڵنیا بوو کە خوای گەورە دەیپارێزێ، ئەگەرچی بە تەواوی نازانین ژمارەی ئەو کەسانە چەند بوو کە سواری کەشتیەکەی بوون، بەڵام بە دڵنیاییەوە دەزانین کە چەندین پێغەمبەر بە حەزرەتی ئیبراهیمیشەوە علیە سلام لە وەچەی ئەوەوە هاتوون. هەر ناشتان ناسین هەتا ئەو کاتەی باوەڕ دەهێنن بە خوای تاک و تەنها، لە نێوان ئێمە و ئێوەدا دوژمنایەتی و ڕقێکی بەردەوام لە ئارادایە. جگە لەو بەڵێنەی کە ئیبراهیم دای بە باوکی و وتی، بێگومان داوای لێخۆشبوونت بۆ دەکەم، بەڵام توانای پشتگیریم نییە لە هیچ شتێک کە لە لایەن خواوە بەسەرتا بێت، ئینجا وتیان، ئەی پەروەردیگارمان، پشتمان بە تۆ بەستووە و ڕوومان کردووەتە تۆ، گەڕانەوەشمان هەر بۆ لای تۆیە. بەڵێ حەزرەتی ئیبراهیم و ئەوانەش کە لەگەڵیدا بوون لە دژی کوفر یاخی بوون و لە ڕووی کافراندا وەستانەوە و وتیان ئێمە فەرسەخ فەرسەخ لەو شتانە دوورین کە جگە لە خوای گەورە دەپەرستن ئێمە ئێوە و سرجەم ملهۆڕەکانیشمان وەلا ناوە هەرچی دوژمنایەتی نێوانیشمانە تا دێت پەرە دەسێنێت جاخۆ لە ڕاستیدا ئەم دوژمنایەتی هەر لە سەردەمی حەزرەتی ئادەم عليهەیهی سەسلام تاوەکو ڕۆژگاری ئەمڕۆ هەر بەردەوام بووە. ئیمان و کوفر هەر لە یەکەم ڕۆژیانەوە دوژمنی یەکتری بوون و مەحاڵە لە یەک شوێندا جێیان ببێتەوە. بۆیە بە دڵنیاییەوە کوفر بەرۆکی ئیمان دەگرێ و چاوی پێی هەڵنایەت. ئاخر نەیاریکردنی ئیمان لە سروشتدا پنجی داکوتاوە. بەڵێ، دیدەی شەمشەمە کوێرە، کوێرایی دادێ بە ڕووناکی. جا لەبەر ئەوەی چاوی کوفر ڕا نەهاتووە بە ڕووناکی، ئەوا بە وێنەی شەمشەمە کوێرە بە نووری ئیمان و پێغەمبەرایەتی بێزار دەبێت. هەروەها ڕاشیگەیاند کە، هەتا ئێوەش وەک ئێمە باوەڕ نەهێنن بە خوای گەورە و پشت بەو نەبەستن، هەرگیز دوژمنایەتی نێوانمان دوایی نایەت. هۆکاری ئەمەش دەگەڕێتەوە بۆ ئەوەی کە ماهیەتی کوفر لەگەڵ گومڕایی و ساردوسڕیدا شێڵراوە، بابای کافر بە چاوی دوژمنایەتیەوە دەڕوانێتە بوونەوەرە، هەرچی ڕۆحی مرۆڤی ئیمانداریشە کانگای مرۆڤایەتی و دۆستایەتیە، ئیماندار بە پێچەوانەی کافرەوە، گەردوون بە لانکەی برایەتی بەدیهێنراوان دەبینێت، هەمیشە لە هەوڵی گەڕانیدایە بەدوای دۆزینەوەی خاڵی پێکگەیشتن و سازاندنی کەشێکی گفتوگۆ ئامێز لەگەڵ هەموواندا. لە کاتێکدا کە ئەمە حاڵی ئیماندارە، کەچی کافر چێژ لە شەڕفرۆشتن و تێکدان وەردەگرێت. جا بە هاتنی ئەو ڕۆژەی کە تیایدا هەمووان باوەڕ بە خوای گەورە دەهێنن و مەشخەڵی ئیمان لە ناخیاندا دادەگیرسێ، ئاشتەوایی و ئارامیی گشتگیر باڵ بەسەر هەموو لایەکاندا دەکێشێ. چاوەڕوانکردنی ئەم ئاشتەواییەش لە کوفر و کافران جگە لە خەفڵەت و ساویلکەیی چیی تر نییە. چونکە کوفر بەدەر لە پێکدادانی گەل و نەتەوەکان شتێکی تری پێ نییە. تا پێشکەشی مرۆڤایەتی بکات هەر بۆیە قورئانی پیرۆز وتەکانی حەزرەتی ئیبراهیم کە بە باوکی وتووە وەک حاڵەتێکی تایبەت باس دەکات قسەکەی حەزرەتی ئیبراهیمیش تەنها ئاوات و خواستێک بوو لە بەزەی و سۆزە بێ ئەندازەکەیەوە سەرچاوەی گرتبوو وێڕای ئەمەش ڕاستەوخۆ بە دوایدا زۆر بە ڕوونی دەری بڕی کە لە بارەگای پەروەردیگاردا هیچ شتێکی لە دەست نایە بۆ باوکی لە پاش ئەمەش متمانە و تەوەککولی کامڵی خۆی دووپات کردەوە و فەرمووی، پشتمان بە تۆوە بەستووە و ڕوومان کردووەتە تۆ. بەڵێ، ئەگەر بە وردی بڕوانینە ژیانی پێغەمبەران، ئەوا بۆمان دەردەکەوێت کە تەوەککول و پشتبەستن بە خوای گەورە لەواندا لە ترۆپکدایە. تەوەککولی ئەوان هەرگیز هاوشێوەی تەوەککول و پشتئەستووری کەسانی ئاسایی نییە، چ جای ئەوەی ئەم تەوەککولە تەوەککولی سەرداری پێغەمبەران بێ. بەڵێ، تەوەککولی پێغەمبەر. صلی اللە علیە وسلم، لەچاو پێغەمبەرانی تردا دارایی فراوانی و قوڵیەکی تایبەت ترە. بەر لە هەموو شتێ، پەروەردیگاری فێری کردبوو کە بڵێ حسبی اللە، ئیتر پێغەمبەری خواش علیە الصلوة والسلام، سەر تا پای ژیانی لە نێو دڵنیایی و متمانە و تەوەکولدا بەسەر برد. جێی تێڕامانە، کاتێک کەسێکی قارەمان و بەجەرگی وەک حەیدەری کەڕڕاڕ، حەزرەتی عەلی، دەفەرموێ، کاتێک لە جەنگدا زۆرمان بۆ دەهات و ترسمان لێ دەنیشت، دەست بەجێ پەنامان بۆ پێغەمبەری خوا دەبرد، ئیتر بەم شێوەیە خۆمان لە دڵنیاییدا دەبینیەوە. نوری نەمر.